بە ناوی خودای بەخشندە و میهرەبان. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە بە پاکی و بێگەردی یادی خودایان کردووە، هەر ئەویش باڵادەست و دانایە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، بۆچی شتێک دەڵێن و ئەنجامی نادەن، بۆچی گوفتارتان دژی کردارتانە؟ خەشم و ڕقێکی گەورەیە لەلای خودا ئەوەی کە دەیڵێن و نایکەن. بەڕاستی خودا ئەو کەسانەی خۆشدەوێت کە دەجەنگن لەپێناو ڕێبازی خودادا بە یەک ڕیز و یەک پارچە و یەک دڵ، چونکە هەروەک کۆشکێکی بەرزی قایمی داڕێژراون بە قوڕقوشم. بیریان بخەرەوە کاتێک کە موسا بە قەومەکەی وت، ئەی قەوم و هۆزم، ئێوە بۆچی ئازاری ڕۆح و دڵم دەدەن لە کاتێکدا بێگومان دەزانن کە من پێغەمبەر و ڕەوانەکراوی خودام بۆتان، جا کاتێک ئەوان گوێیان بۆ ڕاستی نەگرت و لە حەق لایان دا، خوداش دڵەکانیانی لە خشتە برد و مۆری پێدانا، چونکە خودا ڕێنموویی قەوم و هۆزی تاوانکار و تاوانبار و لە سنوور دەرچوو ناکات. بیریان بخەرەوە کاتێک عیسای کوڕی مەریەم بە نەوەی ئیسرائیلی وت، منیش بەڕاستی پێغەمبەری خودام بۆ سەر ئێوە، ڕاستی تەوراتیش دەسەلمێنم کە لە پێش مندا هاتووە، هەروەها مژدە دەریشم بە پێغەمبەرێک کە دوای من دێت و ناوی ئەحمەدە، کەچی کاتێک بە بەڵگە و نیشانەی تێر و تەواو و موعجیزەی ئاشکراوە پێی ڕاگەیاندن، وتیان، ئەمە جادوویەکی ئاشکرایە. جا کێ لەو کەسە ستەمکارترە کە درۆی بۆ خودا هەڵبەستووە؟ لە کاتێکدا ئەو بانگ دەکرێت بۆ لای ئیسلام و موسڵمان بوون، خوداش هیدایەت و ڕێنموویی قەومی ستەمکار ناکات. ئەوانە دەیانەوێت بە فوو بەقاڵەی دەم نووری خودا بکوژێننەوە، خەیاڵیان خاوە، خودا نووری خۆی، ئایینی خۆی، تەواو دەکات و دەیچەسپێنێت، هەرچەندە کافر و بێبڕواکان پێی سەغڵەت بن و پێیان ناخۆش بێت. ئەرە و خودایە پێغەمبەرەکەی خۆی ڕەوانە کردووە هاوڕێ لەگەڵ هیدایەت و ڕێنمووی و ئاینی حەق و ڕاستیدا تا سەری بخات بەسەر هەموو ئاین و بەرنامەکاندا هەرچەندە موشریک و هاوەڵگەران پێیان ناخۆش بێت ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە دەستنیشانی بازرگانیەکتان بۆ بکەم کە لە سزایەکی بە ئێش ڕزگارتان بکات سەرەتا باوەڕهێنانتانە بە خودا و پێغەمبەرەکەی ئینجا هەوڵ و تێکۆشانتانە لە ڕێگەی خودادا بە بەخشینی ماڵ و سامانتان و بەخشینی خۆتان واتە ماندووکردنی جەستە و بیر و هۆشتان تا بەختکردنیان لە پێناوی خوددادا بێگومان ئەو کارەتان چاکتر و بەفەڕترە بۆتان ئەگەر بزان و تێبگەن. ئەوسا خودا لە گوناه و هەڵەکانتان خۆش دەبێت و دەتانخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا تێدەپەڕێت و جارییە هەروەها کۆشک و تەلاری خۆش و ڕازاوە و پاک و خاوێن لە باخەکانی بەهەشتی عەدندا بەڕاستی ئا ئەوەیە سەرکەوتن و سەرفرازی و دەستکەوتی گەورە و بێ سنوور. جا شتێکی تریش هەیە کە حەزی لێ دەکەن، ئەویش بەخشینی سەرکەوتنە لەلایەن خوداوە و کردنەوەی وڵاتان و دڵەکانە، ئەو موژدەیەش بدە بە ئیمانداران لە هەموو سەردەمێکدا گەر ئیمانداران لێ ببڕێن بۆ ئایینی خودای مەزن. ئەی ئەو کەسانەی کە ئیمان و باوەڕتان هێناوە، ببنە پشتیوانی بەرنامە و دینی خودا، ببنە لایەنگری پەروەردگار، هەروەکو عیسای کوڕی مەریەم بە حەوارییەکانی هاوەڵی وت، کێ پشتیوان و یار و یاوەرمە بۆ ڕێبازی خودا؟ حەواری و هاوەڵەکانی وتیان، ئێمە ئامادەین ببینە پشتیوان و لایەنگری خودا. ئەوسا ئیتر خەڵکی بوون بە دوو دەستەوە، دەستەیەک لە نەوەی ئیسرائیل باوەڕی هێنا و شوێن بەرنامەی خودا کەوت، دەستەیەکیش ڕێبازی کوفری گرتە بەر، جا ئێمەش پشتیوانیمان لە ئیمانداران کرد و بەو هۆیەوە سەرکەوتنمان بەسەر دوژمنەکانیاندا پێ بەخشین و زاڵ بوون.